ئەوەی لای زامیتوف لە هەموو ئەم شتانە سەیرتر بوو ئەوە بوو کە ئەم بێدەنگیە دەقیقەیەکی تەواوی خایاند، تەواوی یەک دەقیقە ئەم دوانە لە یەکتریان ڕوانی. لە پرا زامیتوف بە سەرسوڕمای و بێ ئارامیەوە هاواری کرد و وتی، باشە چی دەخوێندەوە؟ بەڵام ئەمە چ پەیوەندیەکی بە منەوە هەیە؟ ڕاسکۆڵنیکۆف بە هەمان لەسەرخۆی و بێ ئەوەی بەرامبەر بە هاوارەکەی زامیتوف بسڵەمێتەوە وتی، ئەمە ئەو پیرێژنەیە ئەوەی کاتێک تۆ لە بەڕێوبرایەتی پۆلی سەرقاڵی لێکۆلینەوە بوویت لەسەری لە بیرتە من بێ هۆش کەوتم باشە ئێستا تێگەیشتیت زامی توڤ زۆر نائومێدانەوتی لە چی بگەم نازانم لە چی بگەم ڕووی لە سەرخۆ و هێوری ڕاستکۆڵنییکۆفی لە چرکە ساتێکدا گۆڕا و لە ناکاودا وەک پێشتر بە هەمان قاقای دەمارگیرییەوە دەستی پێکردەوە بە جۆرێک کە وا دەزانی توانای خۆگرتنی نییە لە چرکەساتێکدا ئەو هەستەی بە ڕوونی هاتەوە یاد کە زۆری بەسەردا تێنەپەڕیبوو ئەو کاتەی هاتەوە یاد کە بە تەورێکەوە لە پشت دەرگاکەوە وەستابوو چێلونەکە هات و چوو دوانیش لە پشت دەرگاکەوە جوێنیانەدا و پاڵیان بە دەرگاکەوە نا ئەویش لە پڕێکدا ویستبووی هاواریان بەسەردا بکات و جوێنیان پێ بدا زمانیان لێ دەربکێشێت و سەربنێتە سەریان پێ بگەنێ قاقا لێ بدات و دیسان دووبارەی بکاتەوە. زامی تۆ وتی تۆیان شێتی دیان قسەکەی بڕی وەکو تۆ پڕ بیرۆکێکی بۆ هاتبێت و سەرسامی کردبێ ڕاستکۆنی کۆڤتی یان یانی چی دەی دەی بیڵێ زامی تۆف بە توڕێ وەڵامی دایوتی سارد دەبێتەوە. ڕاسکۆڵنیکۆڤ وتی. چۆن؟ چیت وت؟ چا؟ بەڵێ. ڕاسکۆڵنیکۆڤ قومێکی لە چایەکە دا. تازێک نانی خستە دەمیەوە. نیگایەکی کتوپڕی لە زامیترۆڤ گرت. وەک ئەوەی هەموو شتێکی هێنابێتەوە بیر، هاتەوە سەر خۆی. جارێکی دی دەم و چاوی شێوە گاڵتە جاڕێکەی پێشووی. لەخۆ گرتەوە و کەوتەوە چا خواردنەوە. زامی توف وتی، ئەم دزی و کەڵەک و کڵۆکانە لەم ڕۆژانەدا زۆر بووە. ماوەیەک لەمەوبەر لە ڕۆژنامەی هەواڵی مۆسکۆدا خوێندمەوە کە لە مۆسکۆدا تاقمێک ساختەچییان گرتووە لەوانەی پارەی قەڵب لێدەن و گرتوویانن. گروپێکی تەواون پارەی قەڵب دروست دەکەن. ڕاسکۆڵنیکۆف بە هێمنی وتی، ئەمەی تۆ ئەیڵێیت زۆر لەمەوپێش بوو. من مانگێ زیاترە ئەوەم خوێندۆتەوە. پاشان بە زەردەخەنەیەکی تەوساوێ وتی، تۆ لەو باوەڕ دایت ئەوانە دز و ساختەچی بن؟ زامیتۆڤ وتی، ئەی چۆن نین؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەمانە ساختەچی بن؟ ئەمانە مناڵ و تازەکارن، نەک کەڵەکباز. پەنجا کەسی تەواو بۆ ئامانجێکی وا لە دەوری یەکدی کۆگرن باشە ئەمە ئەبێ بۆ کاری وا سێ کەسیش زۆرە ئەمەش بە مەرجێک کە هەر یەکێک لەوانە چەند لە خۆی دڵنیایە ئەوەندەیش لەوی تر دڵنیابێ ئەوەندە بەسێکێکیان بە سەرخۆشی زمانی تەتەڵە بکات و شتێک بدرکێنێ ئەوسا هەموو ڕێسەکەیان ئەبێتەوە بەخوری سادە و نەکردن، ئەگەر نەزان نەبن چۆن بڕوا بە کەسانێک ئەکەن کە شیاوی ئەو کارە نین و هەر ئاوا بۆ بانکەکانیان ئەنێرن بۆ ئەوەی پارەکانیان بۆ ورد بکەنەوە؟ ئایا هەر وا بێ سێ و دوو کاری وا ئەکرێ؟ باشە گریمان کارەکە لەگەڵ ئەو ناشیانەدا سەری گرت و سەرکەوت. با وایشی دابنێین کە هەریکێک لەوانە ملیۆنێک ڕۆبڵی بۆ خۆی ورد کردەوە باشە دوای ئەوە چی هەریەکێک لەوانە تاماوە ئەبەسترێتەوە بەویترەوە بەڕاستی مرۆڤ خۆی بکوژێ لەو حاڵی چاکترە خۆ ئەگەر ئەمانە هەر نیانتوانی پارەکە ورد بکەنەوە یەکێکان ویستی لە نووسنگەیەک پارەکە ورد بکاتەوە پێهزار ڕۆبڵی وەرگرت و دەستی کەوتە لەزین چوار هزاری ژمار بەڵام بێەوەی پێنجەم بژمێرێ هەر لەسەر بڕوا پێبوون نەیژمارد و هەڵیگرت تەنیا بۆی زووتر بیخاتە گیرفانی و بەپەلە بۆی دەربچێ، دیارە ئەمە گومان دروستدەکا، هەموو کارەکە بەهۆی نەزانی و دەبەنگیەوە ئەشێوێنێ. ئاخر شتی وابێ؟ زامیتۆف وتی، کە دەستیان بلەرزێ؟ بەڵێ ئەشێ. من زۆر زۆر لەوە دڵنیام، چونکە هەندێک جار مرۆڤ ناتوانێ بەسەر خۆیدا زاڵ بێ. ڕاسکۆڵنیکۆڤ وتی، چۆن یانی؟ زامیتوڤ وتی، بۆ نموونە تۆ ئەتوانی لە حاڵەتی وادا بەسەر خۆتدا زاڵ بی؟ نا، من خۆم ناتوانم. بۆ سەد ڕۆبڵ دەست بردن بۆ شتێکی ئاوا پڕ لە مەترسی، بە پارەی قەڵبەوە بە ڕێگادا ڕۆشتن، ئەویش بۆ کوێ؟ بۆ بەڕێوبەرایەتی بانک کە لەو مەسەلانەدا خوێنیان بۆ بە ئاو؟ نا، نا. من لە حاڵی وادا ئارامم لێ بڕێ ئەی تۆ؟ ڕاستکۆڵنییکۆف دیسانەوە پڕ بەدڵ حەزی کرد زمانی دەرکێشێت و گاڵتەی پێ بکە هەندێک جار تەزوێت بە پشتی ئاهەن پاشان وەک ئەوەی لە دوورەوە قسە بکوتی من وام ناکرد بەم شێوەی پارەکانم مردەکردەوە هزار ڕۆبلی یەکەمم ئەژمارد ڕەنگە چوار جار بمژماردا لەسەر هەر یەکێکیشیان ئەوەستام و لێی ڕامام ئەوسا ئەچوومە سەر هەزاری دووەم و دەستم بە ژماردنیە کرد لەبەرەوەی گەشتبوومە ناوەڕاستی کارەکە یەکێک لە پەنجا ڕۆبلیەکانم دەرهێنا ئەمدایە بە ڕووناکیەکە پاشان هەڵم ئەگیڕایەو دیسانەوە ئەمدایە بە ڕووناکیەکە نەکا قەڵەبێ واتە ئەترسم ئەموت خزمێکم ماوەیەک لەمەوبەر 25 ڕۆبلی بەم جۆرە لە کیسو پاشان حکایەتێکم ئەنجێڕایەوە ئەوسا هەر بەدەم ژماردنی هزار ڕۆبلی سێمەوە ئەموت خێر بمبورە وازانم لە 2000دا 600 ڕۆبلم بە هەڵە ژماردووە گومانم هەیە ئەوسا هەزار ڕۆبلی سێمم لا برد و ئەگەڕامەوە سەر دوو هەزارەکە بەم جۆرە تا هەر پێنج هەزارەکەم تەواو کرد کە تەواو ئەبووم لە سەفتەی پێنجەم و دووەم گەڵایەکم دەرهێنا و دووبارە ئەم دانە بەر ڕووناکی و دیسان گومان مەکرد و ئەموت تکایە ئەمانم بۆ بگۆڕنەوە تاوام لێ کرد ئارەقە لەسەری و بێت و لە بنی پێوە دەرچێت بۆی نەزانێت چۆن زووتر لە دەستم ڕزگاری بێ کاتێکیش کارەکە ئەگەنمە ئەنجام ئەڕۆم دەرگاکە کەم بەڵام نا ببوورە سەر لە نوێ گەڕێم و پرسیارێکی لەکەم یان داوای ڕوونکردنەوەیەکی لەکەم بەڵێ من بوومایە وامەکرد زامی تۆف پێکەنیوتی تۆ چ شتێکی سەیرڵیت ئەمانە هەموو هەر قسەن بەڵام ئەگەر ئەمە بەکردەوە بکەیت بێگومان سەرەنەگرێت با پێت بڵێم لە کاری وادا بە بڕوای من نەک کەسانی وەک من و تۆ بەڵکو خەڵکانی بە ئەزمون و بێباکیش ناتوانێت لە خۆی دڵنیابێت و بەسەر خۆیدا زاڵ بێت بۆ دوور بڕۆین با نمونونێکت بۆ باس بکەم پیرێژنێکیان لە گەڕەکی ئێمە کوشت لەوە ئەچوو بکوژەکەی زۆر خوێن ڕێژ و کردبێ بێسەڵکردنەوە و بە ڕۆژی نیەڕۆ کارەکەی ئەنجامدا هەر وەکو موعجیزەیش ڕزگاری بوو. لەگەڵ ئەوەیشدا دەستی لەرزی، خۆی نەگرت و نەیتوانی دزیەکە بە تەوای بکا. لە کارەکەیەو دیارە. ڕاسکۆڵنیکۆف پێ ناخۆش بوو. بە دەنگی بەرز وەک ئەوەی بێوێ زامیتوف بێنێتە قسە هاواری لێکرد وتی، چۆن دیارە؟ باشە ئەگەر ڕاست دەکەی بۆ بە گرتی نادەی؟ زامیتوف وتی، جا چیە؟ بێگومان بە گرتی ئەدەن. ڕاسکۆڵنیکۆڤ وتی، کێ؟ تۆ؟ تۆ بە گرتە دەی؟ گیانتان دەرەچێ. ئاخر لای تۆ ئەوە گرنگە کە ئەو کەسە پارە خەرجە کا یان نا؟ جاران پارەی نەبوو ئێستا کوتوپڕ کەوتۆتە پارە خەرجکردن. باشە کەواتە هەرە بێ ئەو بێ؟ کەواتە ئەگەر بیەوێ مناڵێک ئەتوانێ کڵاوت لەسەر نێ؟ زامیتوف وەڵامی دا وتی قسەکە لێرەدایە کە ئەوان هەموو هەرواکەن ئاقڵا ناکوژن خۆیان نەخێنە مەترسیەوە پاشان لە پرێکدا لە قاوەخانێکدا بەگیرەکەون هەر لە کاتی ئەو پارە خەرجکردنەدا ئەکەونە تەڵەکە هەموو کەسانە وەک تۆ قسەزان و دووربینین زامیتوف بە جدی و دڵنیایی وتی، وایە. حەزەکەم بیزانم. قسە و ڕوانینەکەیشی لە ڕادە بەدەر زیاتر بوو. ڕاسکۆڵنیکۆف لێی پرسی، زۆر حەزەکەی؟ زامیتوف وتی، زۆر. ڕاسکۆڵنیکۆف وتی، زۆر باشە، من ئاوام ئەکرد. لە پڕا ڕاسکۆڵنیکۆف دیسانەوە ڕووی لە ڕووی زامیتوف نزیک کردەوە، لێ ڕابە زۆر لە سەرخۆ بە جۆرێک کە ئەم جارەیان زامیتوف تەزوێکی تێ گەڕا، دەستی بە قسە کرد و وتی، ئەگەر من بکوژەکە بوومایە ئاوام ئەکرد. پارە و شتەکانم هەڵەگرت. هەر کە لە ماڵەکە بهاتمایەتە دەرێ، یەکسەر بێ ئەوەی بچمە شوێنێکی تر، ئەڕۆشتم بۆ جێگایەکی دوور، شوێنێکی تەواو تەریک کە کەس نەمبینێ، بۆ نموونە بۆ بێستانێک یان شتێکی لەو بابەتە، لەوێ لەو بێستانە یا لەو حەسارەدا بە دوای بەردێک یان تایۆرە بەردێکدا کە کێشەکەی بیست یا بیست و پێنج کیلۆ بێت و ئەشێت لە ساختمانێکەوما بێتەوە ئەگەڕام. کەمێک بەرزمکردەوە، بێگومان ژێر بەردەکە چاڵۆکەیەکە، هەموو پارۆشتەکانم ئەخستە ئەو چاڵەوە و ڕێکم ئەخست. بەردەکم وەک جارانی خۆی دائەنایەوە. پێم ئەنایە سەرێ و پاشان لێی دوورەکەوتمەوە. ساڵێک یان دووان، تۆ بڵێ سێ ساڵیش، هەر نەئەچوومە لایدا. ئیدی با هەر بگەڕێن و سووڕ بخۆن و زوڕنا لێدەن. زامیتوف دیسان بێوەی بزانێ بۆ، تا ڕادەیەک زۆر بە هێوری وتی، تۆ شێتیت. پاشان کتوپڕ خۆی لە ڕاسکۆڵنیکۆف دوورخستەوە. لە پڕێکدا چاوی ڕاسکۆڵنیکۆف پریشکێکی تێکەوت، ڕەنگ بە ڕوێ نەما و لێوی چەند جارێک لەرزی. پاشان چەند توانی لە زامیتوف نزیکەوتەوە. بێ ئەوەی هیچ بڵێ لچ و لێوی کەوتنە جووڵە. ئەمە نیو دەقیقەی خایەن و ئەیزانی چی ئەکا. بەڵام نەیەتوانی بەسەر خۆیدا زاڵ بێ، وشەی ترسناک وەک کڵۆمی دەرگاکە بەسەر لێوێ و ئەهاتووە چوو، زۆری نەمابوو دەرپەڕێ، ئەوەندەی بەس بوو لێی بگەڕێت تا بکەوێتە سەر زمان. ڕاسکۆڵنیکۆف وتی، چۆنە ئەگەر من پیرێژنەکە و لیزاڤێتام کوشتبێ؟ لەگەڵ تەواوکردنی قسەکەدا ڕاسکۆڵنیکۆف هاتەوە سەر خۆی. زامیتوف زۆر بە سەرسامی و لێڕوانی و ڕەنگی وەک گەز سپی بوو کە چەند زەردەخەنەیەکی بۆ کرد و بە دەنگێکی تەواو نزمەوە کە بە زەحمەت ئەبیسرا وتی، جاشتی وابێ؟ ڕاستکۆڵنیکۆف بە ڕقەوە لێی ڕوانی و پاشان بە ساردی و گاڵتە پێکردن وتی، دانی پێ دابنێ کە باوەڕت کرد وایە؟ وایە؟ زامی توف بە پەلە وتی، هەرگیز باوەڕم نەکرد، ئێستایش لە هەر کاتێکی لەمەوبەر زیاتر باوەڕ ناکەم. ڕاسکۆڵنیکۆڤ وتی، بەڵام کەوتیتە تەڵەکەوە. چۆلەکەی ناوداو، کەواتە لەمەوبەر باوەڕت کردووە، ئەگەر وەک خۆت ئەڵێیت ئێستا لە هەر کاتێکی لەمەوبەر زیاتر باوەڕ ناکەم؟ زامی تۆڤ کە دیار بوو شڵەژا بوو تی نا هەرگیز وا نیە تۆیش بۆیە ئاوا ترساندمت کە کار بگەین تە ئەم ئەنجامە ڕاست کۆڵنیکۆڤتی کەواتە باوەڕ ناکەیت ئەی ئەو ڕۆژەی کە من لە ئیدارە هاتمە دەرەوە لە دوای من تۆ چی دوت ئەی بۆ کە هاتمەوە سەر خۆم ستوان پرخ کەوتە لێکۆڵین لەگەڵما. ڕاسکۆڵنیکۆف کڵاوەکەی بەدەستەوە گرت و هاواری لە پێش خزمەتەکە کرد و وتی، های حسابەکەم بۆ بێنە. پێش خزمەت خێرا چوو بۆ لای و وەڵامی دایە وتی، هەموو یەکاتە سی کۆپیک. ڕاسکۆڵنیکۆف وتی، ئەمەیش بیست کۆپیکی تر بۆ ڤۆدگاکەت. پاشان لە حاڵێکدا دەستی بە پارەکانەوە ئەلەرزی، بۆ زامیتوفی درێژ کرد و وتی، بڕوانە ئەم هەموو پارەیە، سوور و شین، هەمووی بیست و پێنج ڕۆبڵە، ئەمە لە کوێوە هاتووە؟ ئەم جلوبەرگە نوێم لە کوێ هێناوە؟ تۆ خۆ دەزانی کە من یەک کۆپیکم نەبووە. بێگومان لەبارەی منەوە پرسیارت لە خاوەن ماڵەکەم کردووە. دەی بەسە ئیدی. بە زمانی فەڕەنسی قسەکانی تەواو کرد و وتی، زۆرم وت، ڕاستکۆڵنییکۆف چووە دەرەوە هەستێکی بێزرا و سەیری واجیانی داگرتبوو کە هەموو لەشیە لەرزی بەڵام هەستەکە چێژ و تامێکی زۆر خۆشیشی تیا بوو هەرچەندە مڕ و مۆچ و تەواو ماندوو بوو، دەم و چاوی وا تێک چوو بوو ئەدوت تازە هاتۆتەوە هۆش خۆی، ماندوێتیەکەی تا ئەهات زیاد دەکرد ئەو توانای تێ ئەهاتەوە، لەگەڵ یەکەمین هەستی ئەو توانا تێهاتنەوەیەدا لە پڕێکدا هەڵەچوو، دیسان بە هەمان خێراییەوە ئەنیشتەوە. زامیتوف کە بە تەنیا مایەوە بۆ ماوەیەک هەر لە جێگاکەی خۆیدا بیری ئەکردەوە. ڕاسکۆڵنیکۆف هەموو بیر و بۆچوونەکانی لە بارەی مەسەلەکەیەوە ئاوەژوو کرد و بێ ئەوەی بە خۆی بزانێ ڕایەکی سەقامگیری پێ بەخشی، ڕایەک هەرگیز بەر هەڵبەز و دابەزی پەشیمان بوونەوە ناکەوێ. دوای کەمێک زامیتوف بە دەنگێکی تەواو بڕیاردرانە وتی. بەڕاستی ئیلیا پیترۆڤیچ دەبەنگە. کە ڕاسکۆڵنیکۆڤ دەرگای ڕیستۆرانتەکەی بە ڕووی شەقامەکەدا کردەوە لە پڕێکدا لە بەردەم دەرگاکەدا تووشی ڕازومی خێن بوو هەردووکیان لە دووری هەنگاوێکەوە یەکتریان نەبینی تەنانەت لەوەدا بوو کە سەریان بەر یەکتر بکەوێت ماوەیەک لە یەک ڕامان ڕازومی خین تەواو سەری سوڕما بوو وەلێ لە پرێکدا تووڕە بوو تووڕەبوونێکی ڕاستەقینە بە شێوەیەکی ترسناک لە چاوی و بریقەی دا و بە هەموو توانایەوە هاواری کرد وتی، ئەوە تۆ لێرەی؟ لە ناو جێ هەڵاتوویت؟ لە ماڵەوە تەنانەت ژێر قەنەفەکەیشت بۆ گەڕام، چوومە سەربان، بە هۆی تۆوە نزیک بوو لە ناستاسیایش بدەم. کەچی وا جەنابت لێرەیت؟ ڕوودی ئەم کارانە مانای چی؟ ڕاست بڵێ دانی پێدابنێ گوێت لێمە؟ ڕاست کۆڵنییکۆڤ لەسەر خۆ وەڵامی داوتی ڕاستەکەی ئەوەیە لە دەست ئێوە تەواو بەتەنگ هاتووم لەوەدا بمرم ئەمەوێت تەنیا بم ڕاز و میخێنوتی تەنیا تۆ هێشتا توانای بەڕێگا ڕۆشتنت نییە و دەموچاوت زرد و هەناسە بڕکێتە کەرە تۆ لە کۆشکی بلوریندا چیت ئەکرد؟ دەی بەڕاستی بێڵ ڕاسکۆڵنیکۆڤ وتی وازم لێ بێنە. ئەمەی وت و ویستی بەلای ڕاز و میخیندا تێپەڕێ، بەڵام ئەم هەڵوێست هەوەندە ڕاز و میخینی توڕە کرد لەوەدا بوو لە پێستی خۆی بێتە دەرێ. توند شانی ڕاسکۆڵنیکۆفی گرت وتی، وازم لێ بێنە؟ تۆ لەوەی کە کردووتە هێشتا ئەوەندە ڕوو قایمی، ئەڵێی وازم لێ بێنە؟ ئەزانیت هەر ئێستا چیت لێ کەم؟ باوەشت پیاکەم وەک پریاسکە گرێ دەدەم ئەتخەمە بن هەنگڵم و ئەتبەمەوە بۆ ماڵەوە دەرگاکەیشت لەسەر داخەم ڕاسکۆڵنیکۆف بە نیمچە هێوریەکە وتی گوێ بگرە ڕازو بخێن نابینیت کە من چاکەی تۆم نابێ چاکەکردن لەگەڵ کەسانێکدا کە پێی نەزانن بۆ چییە ئەوانەی بەرگەی چاکە ناگرن باشە تۆ بۆ لە بەرایی نەخۆشیەکەمەوە بەدوامەوەیت و لێم ناگەڕێی. کێ ناڵێت من ئەو کاتە زۆر دڵخۆشە بووم ئەگەر بمردمایە. باشە ئایا ئەمڕۆ بە تەواوی ئەوەم تێنەگەیاندیت کە تۆ ئازارمەدەیت، کە تۆ ئارامت لەبەر هەڵگرتووم؟ بەڕاست ئەم حەزی مرۆڤ ئازاردانە لە تۆدا چییە؟ من دڵنیا دەکەم هەموو ئەم شتانە ئەبنە هۆی ئەوەی کە من بە تەواوی چاک نەبمەوە، چونکە بەردەوام ئەم هەژێن و بێزارەبم. بینیت، زوسیموفیش ئەو جارە ڕۆشتە دەرەوە تا ناڕەحەت نەبم. توبی خودا تۆیش لێم بگەڕێ و وازم لێ بێنە. پاشان تۆ بە چ هەقێکەوە ئەتەوێت. بە زۆر ئاگاداریم کەی بۆ نابینیت من کە ئێستا قسە لەگەڵ تۆدا ئەکەم لەو پەڕی هوشیاریتان چۆن پێم بڵێ چۆن ئەتوانم تۆ بەوە قایل بکەم کە پێمەوە نەنووسیت و چاکەم لەگەڵدا نەکەی بهێڵن با من بێوەفا بم بێڵن با من پیاوێکی ڕسوا بم تەنیا بەخوا سوێنتان نەدەم هەمووتان دەست لەسرم هەڵبگرن وازم لێ بێنن وازم لێ بێنن ڕاسکۆڵنیکۆف کە دەستی بە قسە کرد لەسەرخۆ بوو، بەوەی شادمان بوو کە وردە وردە ژەهرەکەی ڕشت، بەڵام کە گەشتە کۆتای قسەکانی زۆر هەڵچوو، هەناسەی گیرا، تەواو وەک ئەو کاتەی کە لەگەڵ لۆژیندا بەسەری هات. ڕازومیخین وەستا، بیری کردەوە، دەستی لە ڕاسکۆڵنیکۆف بەردا و بە هێوری و تا ڕادەیەک بە لێڕامانە وتی، بڕۆ بۆ دۆزەخ. تەنانەت لەم مەسەلەیەدا دزی لە نووسەری بێگانەیش ئەکەن، بە ئەندازەی گەردیلەیەک ژیانێکی ئازاد و ڕەسەنتان تیا نییە. لە ڕۆنی حوت دروست بوون و لە باتی خوێن ئاو بە دەمارتاندا ئەگەڕێ، بڕوام بە هیچتان نییە. لە هەر بارودۆخێکدا بن، تاقە مەبەستتان ئەوەیە چی بکەن تا لە مرۆڤ نەچن؟ کە ڕاسکۆڵنیکۆفی بینی دیسانەوە کەوتە ڕێ، بە ڕقێکی زۆرترەوە هاواری لێ کرد و وتی، ڕاوەستە. تا دوایی گوێ بگرە. ئەزانیت ئەمڕۆ بە هۆی گوێزانەوەمەوە بۆ خانوویەکی تر هاوڕێکانم دێنە لام، ڕەنگیشە ئێستا هاتبن. من مامەم لەوێ داناوە. ئێستا هات بۆ لام. دامنا پێشوازی لە میوانەکان بکە باشە ئەگەر تۆ دەبەنگ نەبوویتایە دەبەنگێکی تەواو گەوج گەوجێکی ڕاست و دروست نەبوویتایە کۆپیەکی خەڵکی بێگانە نەبوویتایە بڕوانە ڕودیا من دانی پێدانێم کە تۆ لاوێکی ئاقڵیت بەڵام دەبەنگیت جا ئەگەر تۆ دەبەنگ نەبوویتایە چاکتر وابوو کامڕۆ واتە هەر لە ئێوارەوە سەرێک دە من بدەیت و پێکەوە دابنیشین ئەوە چاکتر بوو لەوەی بێهودە شەقامەکان بپێویت بەڵام ئێستا کە هاتویتەتە دەرەوە ئیدی چارێک نەماوە من کورسێکی هەرا و نەرمت بۆ پەیداکەم خاوەن ماڵەکە هەیەتی چای و کۆڕی هەموو برادران ئەگەریش بتەوێ ئەشێ لەسەر قەرەوێڵەیەک بتخوێنم هەر لە بینماندا ڕابکشێ زوسی مفیش لەوێ دەیت ڕاستکۆڵنییکۆڤتی نەخێر ڕاز و میخین بە پەرۆشە هەواری کردوتی درۆکەیت تۆ چی ئەزانی تۆ ناتوانی وەڵامی ڕفتاری خۆت بدەیتەوە ئەسڵەن هیچ لە ژیان نازانی من هزار جار شەڕم لەگەڵ خەڵکی داکردو پاشان گەڕاومەتەوە لایەن خەجاڵت بووی هەرە گەڕێت و لای مرۆڤ کەواتە ناونیشانەکەمت لەبیر نەچێت خانووی پاچینکیف نهۆمی، ڕاسکۆلنیکۆڤ وتی، بەم حسابە تۆ جەنابی ڕازومیخین ئامادەیت لەسەر چاکە تێهەڵدانیش بخۆیت؟ ڕازومخین وتی، کێ؟ کێ لە من بدا؟ تەنانەت ئەگەر یەکێک بیریش لە لێدانی من بکاتەوە لووتی ئەشکێنم. ماڵی پاچینکۆڤ ژمارە چل و حەوت لە ئاپارتمانی پووشکین، کارمەندی دەوڵەت. ڕاسکۆڵنیکۆڤ وتی، نایەم، ڕازومیخین. ئەوسا ڕاسکۆڵنیکۆڤ سووڕا و پێی هەڵگرت. ڕازومیخین لە دواوە هاواری لێ کرد و وتی، گرەوەکەم کە دێیت، ئەگینا تۆ، ئیتر نامەوێت بتبینم. ئا، بوەستە. زامیتۆڤ لە ژوورەوەیە؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، لەوێیە.